بۆیە علەمایان ئەفەرموون هەر کەسێ ئەوێ لە قورآن تێبگا ئەبێ ژیان نامەی پێغەمەر تێبگا صلی الله عليه وآله وسلم هەمووتان نەزانن لە مەکە لە دایک بووە و لە چل ساڵی بوو بە پێغەمەر عليهەی سەلات وسلام کارەکەشی زۆر قورس بوو سیانزە ساڵ لە مەکە لەگەڵ ئەو خەڵکەیە خەریکی ئەوە بوو کەوا عقیدەی ڕاستەقینە ئیسلامی لە دڵیانە بچەسپێنێ شکا هەموو شتێک لەسەر ئەساسی بیر و بڕواایە ئەگەر بیر و بڕوا نەبوو تۆ لە سەرنجام نە لە وتە و نەک لە کردەوە هیچ شتێک ئەنجام نادەی کە قەنەعەتە بە شتێک هەبوو ئەیکەی بەکار و کردەوە وەیە لە دینی ئیسلامە لە پێش هەموو شتێکە عقیدە ئەساسە بیر و بڕوا ئەساسە پێغەمەری خۆشەویستمان عليهەی سەلات وەسەسلام خی تعالا لە خلالی سیانزە ساڵە وای تێگەیاند کە لە خەڵکی بگەیەنێ هەمووتان دەستبەرداری هەموو شتێک بن ئللا خی تەعالا نەبێ لێەوە دەست پێ بکەنەوە ئەو خەڵکە خی ئەپەرست لە خلالی ئەو سیانزە ساڵی کەەوە پێغەمەری خوا عليهەی سەلات وەسەلام بانگەوازیە کرد بەڵام کێشیان ئەو بوو لەگەڵ پەرستنی خویە کەسانی تریانە پەرست بۆیە نەهاتووە تەنها پێیان بڵێ بڵێ وەرە با خواتان پێ بناسێنم ئێوە خوا نازانن کێیە ئەمە نەبووە لە ژیانی پێغەمبەرانە عەلی مسللات وسلام چکە خەڵکەکە خی ناسیوە ورد ببنەوە لەم قسەیە خەڵکەکە خی ناسی بوو خوشیان ئەپەرست هەر پێغەمەرێکیش هاتبێ عليهەیهی سەلات وەسەسلام کە سەیری عومەتەکەی خۆیان کردو خۆیان پەرستووە بەس لەگەڵ خوا کەسانی تریان پەرستووە واتە شەریکیان پیا کردو بۆ خۆی تاالە ناوی چی بوو باوکی پێغەمبەر ناوی عەبدوڵڵا بوو عەبدوڵڵا هێشتا پێغەمبەر لە دایک نەبوو ئەو ئەمرێ لە سکی دایکایەتی ئەو ئەمرێ ئەو عەبدوڵڵای ئەمرێ ناوی عەبدوڵڵایە واتە ئەڵڵایان ناسیوە ناوی مناڵەکانیشیان ناو ناوە عەبدوڵڵا وەکو ئێمە ئێستا چۆن ناوێنێنین عەبدوڵڵا خوایان ناسیوە عیبادەتیشیان بۆ کردووە حەجیشیان بۆ کردووە سەدەقاتیشیان کردو ڕۆژوشیان گرتووە زانیویانە ئەڵا پەرست وتیانە هیچی تر مەپەرستن لەوانێ ئەگەر لێرە کۆتایی پێ بێوانەڵێن ئەی چۆن ئەڵا نەپەرستن ئاەتەکە پێمانەڵ ئللا الله ئەللا تعبود و ئللا الله کەواتە خۆیان پەرستووە لەگەڵ خوا کەسانی تریان پەرستووە ئیتر ئەمانە زۆربەی زۆری بریتی بوون لە پیاوچاکان و هانابردن بۆیان و یاسادانان لە نێوان خۆیانە بە هەوا و ئارەزوی خۆیان عەینەن ئەمڕۆ هیچ فەرقی نییە واللهی ئەمڕۆ خراپترە لەو ڕۆژەی ڕابردووی زمانی پێغەمەر سەل الله عليه وسلم جاهلیەتی ئەمڕۆ زۆر خراپترە لە جاهلیەتی زمانی پێغەمەر سەل الله عليه وسلم علەما وا فەرمونون هەڵێ ئەگەر بەهات باە گوێت لە ئەبوو جەهل بگرتایە لە کاتی شدە و ناڕەحەتی ئەو یا ئەله بەس تۆ بڕوان بە کەس نیە لە تۆ زیاتر بەس کاتێک کە بکەوتنایەتە خۆشی اینجا شەریکیان پیا کرد لە ناخۆشیەکانە ئەگەڕانەوە بەلای خوا ئێمە ئەمڕۆ لە ناخۆشیەکانیشان ناگەڕێنەوە بەلای خوا ئەدی بزانم کێمانێ لە ناخۆشی بڵێ خوایە کەس بە کەڵکم نایە لە تۆ زیاتر لە ناخۆشیەکان بڕۆ پیرەمێردان و پیرێژنان هەموو جۆ لێ بگرە زۆربەی خەڵکیش لەگەڵ تووشی ناڕەحەتیەکە بێ یا غەوزی گەیلانی هاوار ئەبوو جەهل وای ناوت نەیوت یا لاتی گەیلانی و یا مەناتی گەیلانی و یا فلانی گەیلانی وای ناوت هەرو یا ئەله خۆشایەتی بۆم حەقیقەتایە بەس ئەمڕۆ ئێمە لەوان خراپترین ئەو لە ڕوانگەی عیبادەت و هاوار بۆ بردن لە ڕوانگەی یاسادانان و ئەو بابەتانەشەوە تەماشاکە لەم ڕۆژە ناڕەحەتتر هەیە کە بێتە ڕێگەمان لەم ڕۆژە ئاڵۆزتر هەیە بێتە ڕێگەمان چەند ناخۆشە دەما ڕووکەینەوە خوا و بە یاسای خی تەعالا تعامل بکەین کەچی نە پەنا بینە بەر یەهود و نەسارا و کافر و مشریک و هەموو کەسێک تەنها خوانە بێ بڕوامان بە هەموو شتێکێ تەنها خوانە بێ کە بڵێ خواڵەکە کە بڤێ لی گەڕێ بەخوا بەکەڵکی ئەمڕۆ نایە هەمووی لەسەر ئیسلام نەبوو سێ تائیفەی گەورەی یەهودی تیا بوو بە خوێنی سەری پێغەمەرتی نوبوون سەل الله عليه وسلم سەرکردەی منافقینی تیا بوو عەبدوڵای کوڕی وبەی کوڕی سەلول کە خوێن و گۆشتی ڕقایەتی بوو لەگەڵ پێغەمەری خوایە سەل الله عليه وسلم بەس نەوێرە ئاشکرای کە جاروباری ژاشکرایە کرد پێغەمەر قسەی ناکرد عليه سەڵات وسلام هەتا گەیشتە ئەو ڕادەیە بڵێ کەوا پێغەمەر زەلیلە و من بە عیزەتم ئەبێ ئەو زەلیلە دەرکەم لە مەدینە ئەوهاشی پێ ڕاگەیش قورآن بۆمان نەقلەکە لە یخریجن الأعز منها الأذل ئەوها بە خوێنی سەری پێغەمەر تین بوون صلی الله عليه وسلم ئەو پێغەمەرە نازدارە بەو ئازایەتی کە خوا پێی بەخشیوە جۆنایەتێ لە مەدینەیەکا دەوڵەتێک دروست دەکا و بەرەنگاری ئەو هەموو دژمنابێتەوە ئەمە ژیان نامی پێغەمەر بۆ علی سەڵات سلام بڕۆن بخوێنەوە بۆ خۆتان تەماشاکەن چ لە مەکە چ لە مەدینە جا لە سوورەتی ئەنعام کە سوورەتێکە خی تعالا لیان نەپرسێتەوە من ئێوەم دروست کرد لەسەر حیزب و لایەنەکانی خۆتان بڕۆن لەسەر ئەفکار و بۆچوونەکانی خۆتان بڕۆن یا من شریعەتێکم نردەوە بە محەممەد داوتم شوێن ئەوە بکەوە ئەی نەموت لە دنیاە پێغەمەر لێتان بەری ئەگەر غەیری ئەو دینا پیادە بکەن ثم ينبئهم بما كانوا يفعلون دعي روج قيامت خی تعالا بە هەمویان نەڵێ چیان کردو لەو دنیاە چۆن بەرنامەت دانا چۆن خەڵکت گومڕاکرد چۆن لە دینی خوا لادا چۆن خەڵکت عذابا لەسەر دینی خوا چۆن لەسەر ئەم دنیاەیە بیرت لە خوا ناکردەوە لە خوا ناترسە هەمووی پێڵێ لە تو ئەو پیاوبی ئاوا دەکرد پاشانە فەرمێ من جاء بالحسنة فله عشر أمثالها هەر کەسێ ئەگەر چاکەیە بکە خوا دەقات و زیاتریش خوای تعالی پاداشتیاتەوە ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون هەر کەسێ خراپەیەکیشکا بەقەدەر خراپەکەی خۆی خوا زڵمی لێ ناکە جایا لێ خۆشەوێ یا بەقەدەر خۆی سزای ئەیە طبعا ئەم حاڵەت ئاگادار من مەسلەی چاکەکردن لەگەڵ ئیمانایە ئیمانت نەبێت چاکەشت قوبڵ نابێت دینە ڕاستەقینەکەی پێغەمەر ئیبراهیمە کە خوا پێغەمەر ئیبراهیمی بەو دینە نرد لە کاتی خۆی کە بە هیچ شێوەیەک لای نەئەدا لەو ڕێگەی و ڕووی ناکردە لای مشتکین و کافرین و بە هیچ شێوە عقیدی بە کەسیان نەبوو بە تاقی تەناش خۆی بوو حتا لایەتێکی کا فەرمێ ئیبراهیم بۆ خۆی ئومەتێک بوو یعنی ئیمان بوو لە خێرە لە ڕۆژگاری ئەوە لەو لە خێزانی و لە برازاکەی زیاتر کەس لەسەر زەوی یەک خواپەرست نەبووە خواپەرست هەبووە زۆر بووە بە شەریکیان پیا کردووە بەس ئەو شەریکی پیانە کردووە بۆیە لێرە پێ ئەڵێ بە پێغەمەرە فەرمی عليه سڵاسم تۆ بڵێ من خوا هیدایەتی یاوم بۆ ڕێگەیەکی ڕاست کە ئیسلامە ئەم ئیسلامە دینێکی ڕاستەقینەی و خواروخێچی تیانە دینی ئیبراهیمە حەنیفەن حەنیف یعنی لا یاوە لە شیرک بە هیچ شێوەیەک ڕووی نەکردوتە شیرک لەسەر ڕێگە ڕاستەکە ڕۆشتووە وەماکانە منە المشرکین قد مشریک نەبوو تەماشاگەن براکەم کەلیمەی مشریک لێک بەرەوە مشریک یعنی خوای پەرستووە و یەکێکی کەشی پەرستووە تاعەتی خوای کردووە و تاعەتی یەکێکی کەشی کردووە ئەوە مشریکە مشریک نەک یعنی بڕای بەخوانیە بۆیە لێرە ئەبێ ئێمە تەوحید باسکەین تەوحید ئەوەیە کە تۆ بڕوات بەوەیە کە خوا هەیە بەڵام ئەم خوایە ئاگادار بە ئیمانت وایە کە تۆی دروست کردووە بەخێوت دەکا ئەو خاوەنی تۆیە ئەمە پێوتێت تەوحیدی ڕبوبی ئەمە ئەو تەوحیدەیە کە خوا پێت ئەناسێنی ئەڵێ من تۆم دروست کردو من خاوەنی تۆ من بەخێوت دەکەم جا لەبەرەوە هەموو مشریکەکانیش قەنەعەتیان بەوە هەبوو کەوا بوو لیان بپرسرایان و بەڵێ خواوای کردووە دەیخوای تاالای بۆ ئەوە نەبێ عقلن بە قسەی من ناکەن دە من بەخێوم کردوون دەبێ عقل مەبن بە قسەی من بکەن دە تەخوای منتان هەبێ ئەوە تەوحیدی ئولوهیەتە کە مادام خوا تۆی بەخێو کردووە ئینسانێکی بەدسپەت مەبە ڕووبکەرە خوا و بە قسەی ئەو کە بە قسەی کەسی تر مەکە ئەگەر کەسێ تۆی دروست کردووە عیبادەتی بۆ بکە هەر کەسێ تۆی دروست کردو عیبادت بۆ ئەو کەسە بکە ئایا کەس لەگەڵ خوایە بەشداری کردووە لە دروستبوونی تۆیە تۆژەڵی نە کەواتە عیبادەتی کەس ناکەم بە قسەی کەس ناکەم سەمتەعام بۆ کەس نیە لەو زیاتر بەشی سێهەم لە تەوحید و یەکخواپەرستی ئەوەیە ئەو خوایە بناسی بە ناو سیفەتەکانی کە خوای تەعالا ئەو ناو سیفەتانەی کە هەیەتی هیچ کەسێ بەشداری ناکا لەگەڵ و شەریکی نییە ئاستە لەو ناوانەی کە هەیەتی هەمووتان نەزانن کە پێوترێ عالم الغیبی والشهادە خی گەورە زانیارە بە هەموو دیار و نادیارەکان بزانە خەڵک ئەو سیفەتە یاوە بە پیاوچاکان و بە پێغەمەرانیان نا بڵێ دەڵێ پێغەمەر ئێستا ڕۆحی لەگەڵمانایە ئەوە شیرکە نەخێر بەس خوا ئاگای لە ئێمەیە پێغەمەر ئاگای لە ئێمە نییە سەل الله عليه وسلم بەس خوا ئاگای لە ئێمەیە پیاوچاکان و سەحابا ئاگان لە ئێمە نییە یعنی ئێوە تەماشاکەن هەندێک شتێ شەیتان زۆر بە ئاسانی خەڵکی هەڵخڵەتانوە یەک پرسیاتان لێ یەکەم ئایا ئەوەندەی خەڵگەڵی عبدولقادری گەیلانی ئەوە ناڵێ ئەبوو بەکری صدیق ئەوە ناڵێ عەبدولقادری گەیلانی و غەوزی گەیلانی غەوز غەوز تخوا بە ئەبوو بەکر و بە عمر و بە عوسمان و بە عەلی ئەڵێن کە قدری ئەوان سەد قاتی عەبدولقادری گەیلانی گەورەترێکە هەزار قاتی ئەوان گەورەترێکە بەڵکو پێغەمەرە فەرمێ صلی الله عليه وسلم هەر یەک لە ئێوە لە دوای سەحابە یەک مشت ببەخشێ یەک بە یەک چێو ببەخشێ لە زێر ناگاتە مشتێکی ئەوان و چاکترینی ئومەت لە دوای پێغەمبەر صلی الله علیه و سلم کە خوا لە قورئان باسی کرد ابو بکر فقط بیستوتانە یا ابو بکر هاوار لە خەڵکتان بیستوە کە دروست نییە ئەوە ها ناڵم دروستە ئەوە شیرکە بەس بیستوتانە باشە بۆ بێ عبدالقادر لە ابو بکر گەورەتر بێ بەس پێم بڵێ نابێ یعنی ابو بکر ئەوە نە قەدری عبدالقادری نییە لەوە گەورەتر با بڕۆینە سەرۆ اینجا باشە خوا گەورەترێکە یا پێغەمەر سەل الله عليه وسلم خوا گەورەترێکە یا عبدولقادر ئەوەنەی ئەڵێن عبدولقادر ئەوەنە نابیستین بڵێن یا الله یا الله ئەوەنەی ئەڵێن یا رسول الله ئەوەنە نابیستین بڵێن یا الله کە باسی یا اللهیان لەگەڵاکە ئەڵێ کاکە ئاخر پێغەمەریش عەبدولقادریش فلان کەسیش فلان کەسیش ئەوە شەریکەکەیە ئەوە شەریکەکەت بۆ دروست کردوتەوە والله ملیۆنێ نوێش بکەی وەک وە بجەهل وای لەویش خراپتری نابێ لەگەڵ ئەڵای ناوی کەس باز بکەی بە هیچ شێوازێک ئەو عقیدەکەتە بۆ ئێمە لە ڕەمەزان وتمان من زۆر جار لەگەڵ ئەو کەسانی کە مەسول قسەم کردو ئاڵێم ئەڵێ ئەمرە بۆمان هاتووە ئەڵێم باشە ئەمرێک تۆ تەنفیزەکەی کە دژی فەرمانی خواابێ بەس ئەمری خوا تەنفیز ناکەیت باشە ئەگەر ئەو ئەمرە پێت بڵێ لەسەری خۆتەوە بڵێ وەرە با من خراپکاریت لەگەڵا بکەم تۆ تەنفیزیەکەی وەرە با زینات لەگەڵا بکەم وەرە با لیواتت لەگەڵا بکەم وەڵە با ماڵەکەت بدزم ئەمرە ئەبێ وات لێ بکەم بە قسەیەکەی ئەوە بۆ عەبدولقادری گەیلانی ئەوە بۆ فلان کەس ئەوە نەزرم بۆ فلان کەس بێ ئەوە نەزرم بۆ ئەو شێخە بێ بۆ ئەو مشاخە بێ بۆ ئەمە هەمووی شیرکە پێغەمەرە فەرمی عليه سڵات سەر من ذبح لغير الله فقد أشرك هەر کەسێ بۆ غەیری خوا سەر ببڕێ سەیریکە بۆ غەیری خوا شەریکی پیا کردو بۆ خۆی تعالی و هەروەها ژیانم مردنم هەمووی بۆ خوا نابێ شەریک پیا بکەم بۆ خۆی تاالە نابێ بیەم بە کەس بینەما ئێستا ژیان و مردنمان بۆ کێت خوا بەس پرسیارێک لێواکەم ژیان و مردنی ئەو خەڵکە بۆ کێیە لە پێناوی کیا ئەژی و لە پێناوی کیا ئەمرێ لە پێناوی خوایە خۆتان جواب بنەوە کێ لە پێناوی خوایە ئەژی و ئەمرێ یاڕبی خی گەورە باڵا دەستیکەی نابێ لە عیبادەت بۆ کردنیشا شەریکی هەبێ نابێ بە قسەی غێری خوا بکەین وبذلكە ئومیرت و ئەڵێ محەممەد پێیان بڵێ من بەوە ئەمرم پێکراوە خواوە ئەمری پێکردووم و ئەنە ئەوەل المسلمین من لە پێش هەمووتانەوە تطببیقی ئەو فەرمانی خواکەمەڵێ جا ئەوەل المسلمین زۆر کەس بەغڵەتێک ئەوازانانی ئەڵێ باشە لە پێش پێغەمەرا مسلمانانی تر نەبووە سەل الله عليه وسلم هەتا ئەو یەکەم بێ دەڵێن با پێغەمبەران هەمویان پێشەوای ئەو دینە بوون و یەکخواپەرست بوون و مسلمان بوون بەڵام مەبەستەکە لێرەیە ئەوەیە یعنی من لە پێش هەمووتانەوە تطبیقی فەرمانی خواکەم لە پێش هەمووتانەوە فەرمانەکانی خوا جێبەجێەکەم دوایە فەرمێ قل جارێککە پێڵێ ئەمە چەند قل تەماشاکە قل إنني هداني قل إن صلاتي قل اغیر الله ابغی ربا خوای تعالی بە پێغەمبەر علیه السلام تۆ بەو خەڵکە بڵێ بڵێ هی نەفامینە هەی نەزانینە لە غەیری ئەڵڵا من بپەرستم لە غەیری ئەڵڵا بە قسەی بکەم لە غەیری ئەڵڵا یاسان بۆ دابنێ لە غەیری ئەڵڵا بچم عیبادت بکەم لە بۆ غەیری ئەڵڵا عیبادت بکەم قل أغير الله أبغي ربا وهو رب كل شيء أو خواو پروردگار و پرسراوی هەموو شتەکانە لە کەون و کایناتە برا بەڕێزەکەم خوا هەبووە هیچ نەبووە دوای خی تعالا مەخلوقی دروست کردو بۆ مەخلوقی و تۆ بەقسەی من کەن کاتێکی کەمە و ئەگەڕێنەوە بەلای من هەم دنیای چەند لێ دوور کردوینەتەوە شەیتان ئا هیوایەکی چەندێکی یاوینەتی هەر بیرمان لەخوا و بەهشت و جەهنم نەماوە ئێستا بڕۆ ناو تەفاسیلی بابەتەکان لە سیاسات بخۆتان جۆگرن لە تەلەفیزۆن و رادیو کەناڵەکانە کێ بیری خوای هەیە کێ باسی خواکە کێ باسی جەهنم ئەکا کە هەمووی خۆی بەخواوە ببەستێتەوە نا خۆت بەو حیزبەوە ببەستەرەوە خۆت بەو لایەنەوە ببەستەرەوە داوا بۆ ئەو لایەنە بکە ئەو لایەنە بەرزکە سەوت بەو لایەنە بە حتا ئەوەشی ئەمڕۆ بۆ ئیسلام هەوڵەیە لە پێش هەمویانەوە ئیسلامەکەی دۆڕاندووە با پێتان بڵێن ئەوەی ئەمڕۆ بۆ ئیسلام بە حسابی خۆی هەوڵەیە لە پێش هەمووانەوە ئیسلامەکەی دۆڕاندووە چونکە ئیشەکەی دیارە شەریکی تایە شەریک تۆ ئەوە تا خی تعالا فەرمی قل ئەغیر اللهی ئەبغی لە غیری ئەله و قورآن زیاتر من شتی ترتان بۆ تەڵە بکەم لەوە زیاتر چی چی لەوە چاکترا چی لە حکمی خوا باشترا کەچی کامەی بابای ئیسلامی و ڕۆڵە دیموکراسی ئەڵێ ڕئی شعب ئەڵێ خۆم بۆ چێکاکە بێ بگەڕێنە وەلای شعب ئەجا ئەوەیە کە شەریکە ئەوە ئەو شەریک پیاکردنە بابا ئیسلامی زیاتر لە هەموو کەسە زیاتر شەریکەکە ئەوانی تر لێیان گەڕێ و تەواو ڕۆیشتن بەرەو ڕێگەی خۆیان ئەڵەن دینمان ناوێ بەستۆ بە ناوی ئیسلامەوە هاتووی ئەڵێ ڕێی شعب ئادی پێم بڵێ ئەو خەڵکە چی بە ئیسلام ڕازێ بەس پێم بڵێ ئیسلامی ڕاستەقینە کی پێ ڕازیە والله کەمتری کەس پێ ڕازیە وهو الذي جعلكم خلائف الأرض خوای تعالی فەرمێ ئێوەی کردووە بە جێنشین یەکتری بە دوای یەکادێن وامەزانە ئەوەی گەشتۆتە دەستی تۆ گەر بۆ تۆ بمێنێ ها بۆ پێشتر ئەمە بۆ پێشتر لە دەستی ئەوانەی ڕابور دەرچواتە دەستی تۆ لە دەستی تۆش دەرەچێ کاکە دو ساڵ پێش ئێستا بخەرە بەرچاوی خۆت دو ساڵ دوای ئێستش بخەرە بەرچاوی خۆت ئێمە ئێستا لەم کاتەیە ئاژین دوسە ساڵ پێش ئێستا ئێمە وجودمان نەبووە وایە نە دوسە ساڵی کەش دوای ئێستا وجودمان نامێنێ ئێمە ژۆکوان لەبن ئەو ئەرزابین بە ملیارەها نەفز ئێستا لە عالمی بەرزەخایە براکەم خۆی و عملەکەی ڕۆشتووە ئیتر چی پەرستووە لەگەڵ ئەو کەسای ڕۆشتەوە بۆ خۆی و تەواو مردی خوا بن بەس خوا بپەرستن باکە ئەمری تەنها سەربەرزبی بەخوای تعاالە چونکە نامێنین وامەزانە ئەمە هەموو شتێکە کورە دڵ ڕقە بێ ئەگەر بێت و ڕوونەکەیتەوە خخوای تعاالە خوارد لە بیرە چێت لە کاتی سەرمەرگ مەلایکەی مردن بە چاوی خۆ دەبینەڵی خۆزگایە خۆزگای وام نەکردایە خۆی بم گەڕێنەرەوە گەڕانەوە نییە تازەتەوە ئەم دنیا لای خخوای هیچ نێبراکانە بەخوا قیمەتی یەک باڵە مێشینی یەک باڵە مێش دوایە فەرمێ ئێمە ئێوەمان بە دوای یەکهێنا ورفع بعضكم فوق بعض درجات ئەو تا خوای تعالی هەندێ دەوڵەمەنەکە هەندێ فەقیرەکە هەندێ دەسەڵاتدارەکە هەندێ بێ دەسەڵاتەکە ئەو ها دەڕواژیانەکە بەس بۆچی لیەبلووەکم فیما تاکم خوای تعالی تاقیتان نەکاتەوە لەوەی پێی بەخشیون لە هەر شتێک کە پێی بەخشیون تاقیتان نەکاتەوە فریای خۆت ناکەوی وإنه لغفور رحیم بەڵام زۆر لێ خۆش بووە زۆر میهرەبانە بۆ ئەو کەسەی ئەگەڕێتەوە لە دەستمان دەرنەچوە تا ئێستا براکان هەتا ئێستا لە دەستمان دەرنەچوو بە فەزلی خوا لەمە و دوا ژیانت بۆ خوا تەرخانکە هەموو کەسێ ڕەفزکە هەر کەسێک بێ خوای ئەکرد گەورەترین کەسی ئەو سەرزەمینە بوو ڕەفزیکە بڵێت تەناخوامەوێت ئەجینا سەربەرز نابی لای خوای تەعالا